شەهرەزاد وتی، ئەی شا شەهرەیار، سەرکردە و سەردار، خاوەنی بڕیار. مشکەکە سەری بادا وتی، هەر کەس بڕوای بە پەیمانی دوژمنی خۆی بوو نابێت چاوەڕێی ڕزگاربوون بێت، یان هەر کەس خۆی دا بە دەست دوژمنەکەیەوە تیاچوونی خۆی مسۆگەر کردووە، بەڵام من پشتم بە خوا بەست، هەر ئەویش ڕزگارمە کا لە دەستت. لە کاتێکدا کە ئەمە هەواڵی بوو لەگەڵ پشیلەکەدا ئەویش تەکانی دا پەلاماری مشکەکە بدا، ڕاوچیەک لەو لاوە بە چەند تولە و تانجیەکەوە پەیدا بوو تانجیەک بۆنی کرد بە کونەکەەوە پێی وابوو ڕێویتایە بۆیە خۆی کرد بە کونەکەدا کە بە کونەکەدا ڕۆشت گەشت بە پشیلەکە و ڕای کێشایە دەرەوە کە پشیلەکەوتە بەرچنگی تانجیەکە مشکەکەی لە چنگ کەوتە خوارەوە مشکە سەیری لەشی خۆی کرد برینداریش نەبووە بەپە لە خۆی کردەوە بە کونەکەیدا پشیلەش یەکێک لە دەمارەکانی پچڕاو دەم و دەستکەوت و تۆپی پێشینان ڕاستیان فەرمووە هەرکەس بە بەزەیی بوو دواتر بەزەییان پێیدا دێتەوە هەر کەسیش زۆرداری لە دەوروبەری بکە زۆری لێکرێتەوە ئا ئاوایان بەسەر هاات پاش ئەم هەر کەسێک متمانەی پێکرا بێت لە ئاستی دابێت گەر خیانەتی لە متمانە کرد ئەوە وەکو ئەو پشی لە گورپەیی لێ بەسەردێ هەر کەسیش بگەڕێتەوە سەر چاکەکردن خوا چاکی بۆکە ڕەنگە کوڕەکەشت دوای ئەو زڵم و زۆرداریی ڕۆژێک بێت ڕووبکاتەوە چاکە و پیاوەتی کردن و بچێتەوە سەر ڕێی خۆی کە سەرۆک وەزیرانت خەونەکەی بۆشی کردویتەتەوە خۆشی ویستویت بۆی ڕازگویانە پێیوتویت ئەمجا پاشا فەرمانیدا ئەو زانا و فەیلسوف وەستێرە ناسانە و خەونشی کەرەوانە خڵات بکرێن یەکێک لە خۆشەویستترین ژنەکانی سکی پڕبوو بە چوار مانگی مناڵەکە لە سکیدا جوڵە ئەویش زۆر دڵی خۆش بوو پاشای تێگەیان پاشایش بە دڵخۆشیەوتی خەونەکەم هاتە دی خوا یار بێ پاشاش نسک پڕەکەی خسە ژێر چاودێریەوە زۆر بەلاولوی داهات و خەڵاتیە کرد هەندێ نۆکەری بان کرد ناردی بە شوێن شەماسی سەرۆگوزیراندا کە هات پاشا سکپڕێکەی بۆ جێڕایەوە بە دڵخۆشیەکی زۆرەوە پێیوت شیکردنەوەکەت بۆ خەونەکەم ڕاز دەرچوو بەڵکو خوابکە کوڕیشمان ببێ کە گەورە بوو ببێتە جێنشینم شەماز تۆڵی چی شەماز بێدەنگ بوو ئەم جاکڕنوشی بۆ پاشا بردووتی تەمەند درێژ بیت پاشا گیان چۆن لە سای سێبەری درەختێک سوودمەند ئەبی کە گڕی ئاگری لێبێتە دەرەوە ئاو هەرچەند سازگاریش بێ کە پێی خنکایت سوودی چییە؟ بەڵام من کۆیلەی خوا و کۆیلەی تۆم ئەی پاشای مەزن سێ شت هەیە نابێت پیاوی دانا باسیان بکات و لێیان بدوێ تاکو و جێبەجێکرێن سەفەرکەر تاکو و لە سەفەرەکەی گەڕێتەوە جەنگاوەر تاکو و جەنگ کۆتابێ دژمنەکەی ئەشکێت سکپڕێک تاکو و مناڵەکەی ئەبێ پاشا گیان قسەکەرانی پێش وەخت هەڵەن و وەکو خواناسەکەی لێدێ کەک و پەڕۆنەکەی بەسەر و جۆلاکدا هاتە خوارەوە پاشاوتی سربردەی ئەو خواناسە چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار سەرکردە و سەردار شەماسی سەرۆک وەزیران وتی بەڕێوبەری پۆلیس لە یەکێک لە شارەکاندا ڕۆزی ڕۆژانەی بۆ خواناسێک بڕی بووەوە کە سێ کولێرە و کەمێک ڕۆن و هەندێک هەنگوین بوو ڕۆنیش لەو شارە داگران بوو بۆیە کابرای خواناس هەموو ڕۆژێک بە شەڕۆنەکەی ئەکردە گۆزەیەکەوە و لاشکەوتەکەیدا بە ژوور سەریەوە گۆزەکەی هەڵواسی بوو تاکو و هەمیشە لەبەرچاوی بێ شەوێکیان لەسەر جێگەکەی ڕاکشا بوو چڵێ داری بەدەستەوە بوو کەوتە بیرکردنەوە لە ڕۆنەکەی چونکە ئەیزانی نرخەکەی گرانە لە بازاردا و پارەی چاکی بۆکە لە دڵی خۆی داوتی وا باش ئەم ڕۆنە بفرۆشم و بە پارەکەی مەڕێک بکڕم ئەم جابی دەم بە جوتیارێک و بربەنیوەی بەخێوی بکە کچی فڵان بازرگانیش ئەخوازم شای و ئاهەنگێکی بۆ گێڕم کە تاکو ئێستا لە وێنەی نەبووبێ مەڕێکی زۆر سەرەبڕم خواردنی نایب دروزەکەم بۆ ئەو خەڵکە شیرینی دانێن بۆیان هەرچی هونەرمەندان و خاوەن چالاکیان هەنبانگ هێشتیانەکەم گۆرانی بێژان و سەماکەران دێنم بۆن و گوڵاو ئەپرژێنم بەسەر ئامادەبواندا دەوڵەمەندان و هەژاران تێرەکەم تەنانەت پاشا و زیرانی مەملەکەت بانگهێشتەکەم ئامادەبووان داوای هەرچیەکم لێ بکەن بۆیان ئامادەکەم تەنانەت جارچی ئەخەمە بازار و کوچە و کۆڵانانەوە بانگ بکەن و جار بدەن هەر کەسێ حەزی لە هەر شتێکەیە بابێت داوا بکە بۆی جێبەجێکم خۆشم کە چوومە پەردە و کەژاوەی زاوایەتیەوە چێژی لە وەرەگرم سێری ئەو جوانی و خانومانیەی بووکەکەم دڵم ئەگەشێتەوە و بەخۆمەڵێم بە ئاواتی خۆت گەشتیت ئەی خواناس ئیدی لە خۆگرتنەوە خواپەرستی ئەحەوێمەوە دواتر ژنەکەم ستی پڕەبێ بە کوڕێکی زۆر جوان کە کوڕەکەی بوو سەر لە نوێ ئاهەنگ ئەجێڕم کە گەورەیش بوو ئەی خەمە بەرخوێندن واکەم لە نێو خەڵکیدا ناوبانگ دەربکە بە جۆرێک لە نێو کۆڕ و کۆمەڵدا شانازی پێوە بکەم فەرمانی پێدەم چاکەکار بێ لە خراپە بە دووریە خەم ئامۆژگاریەکەم کە خوا پەرستی بکە بەخشندە و دەست بەخێر بێ ئەگەر بەگوێی کردم و ئامۆژگاریەکانی منی جێبەجێ کرد زیاتر و زیاتر خەڵاتیەکەم خۆگەر لێم هەڵگەڕای و ملهۆڕی کرد و بە قسەی نەکردم بەم دارە بەرە بمەجیانی لەو کاتەدا دارەکەی بەرز کردەوە و دای وەشاندەوە بۆ کوڕەکەی بەر گۆزە ڕۆنەکەی سەرسەری کەوت کە هەڵیواسی بوو گۆزەشکە ڕۆن بەسەر و جۆلاکیدا ڕژە پارچەکانی گۆزە کەوت بە سەری خوانازدا ڕێش و جل و بەرگەکەی بەری ڕۆناوی بوو ئەم بەسەرهاتە بوو بە پەند و ئامۆژگاری بۆ مرۆڤ کەوا بوو نابێت پێشوەخت قسە لە ڕوودا و کارەکان بکەین پاشاوتی هەرچیەکت ود ڕاستە تۆ وەزیرێکی زۆر باشیت چونکە ڕاستگویانە قسەت کرد بەشتی چاک ئیشارەتتدا بۆیە هەمیشە لای من پەسەندیت شەماسی گەورەوەزی کڕنوشی بۆ خوا و دواتر بۆ پاشا جلی عاد برد و نزای خێری بۆ پاشا کرد بە پاشای وت خوا پایەدارت بکە هەرگیز شتت لێ ناشارمەوە خۆشی و بەختیاریم بەخۆشی تۆوەیە ناتوانم بێخەم بنوم لە کاتێکدا تۆ لێم تووڕەبی چونکە ڕۆزی من خوا ئەیدات و تۆ ئەپارێمەوە فریشتەکانی یەزدان پارێزگارت بێ پاشا زۆر دڵخۆش بوو ئەم جا شەماسی سەرۆک وەزیران هەستا و ڕۆیشت کە ماوەی سکپڕی کۆتا بوو شاژن کوڕێکی جوانی بوو ئەم جا گورج و گۆڵە و کەسە بوو خێرا بگاتە پاشا و مژدەی بداتێ و مژدانەکەی وەربگرێ پاشا زۆر دڵی خۆش بوو سوپاس گوزاری خوا بوو ئەم جا پاشاکە و تەننامەنووسین و نامەکانی بە هەرێمەکانی مەملەکەت دا بڵاو کردەوە گەورە پیاوان و وەزیران و والیانی هەرێمەکان و سەرکردەکانی سوپا هەموو چوونە دیوەخانی پاشا و پیرۆزباییان لێکرد ئەمجا فەرمانی دا بە حەود وەزیرەکەی مەملەکەت کە شەمماز سەرۆک وەزیرانیان بوو هەریەکە وتارێک بڵێت لەم کۆڕەدا سەرۆک وەزیران کڕنوشی بۆ پاشا برد پاشایش ڕێی پێدا کەوتارێک بڵێ شەماز وتی سوپاس بۆ ئەو خویە کە لە هیچەوە ئێمەی هێنایە بوون ئەمجا ڕۆزی هەریەکەی مرۆڤەکانی دا سوپاس بۆ ئەو هەموو نیعممەتانەی کە هێندە زۆرن ناژمێرێن پێی بەخشیبین سوپاس بۆخوا کە پاشایەکی ئەمەندەدات پەرۆر و چاودێری کۆمەڵ و باگا بە کێشەکانی مەملەکەتی پێداین بەرگریکەر لە نیشتیمان ئێمە تاکو ئێستا دژمنان پێیان نەخستۆتە سەرزەوی ئێمە ئەمە بۆ خۆی بەختیاریە کە لە ژیاندا لە وێنەی نیە تۆیش ئەی پاشای زەمان شایستەی ئەو بەختیاریەیت خوا پایەدارت بکە بەرقەرارت بکە خوا تۆمان بۆ بهێڵێ خوا کوڕەکەیشت ڕەسا و گونجاو بکە خوا دەرومان لێ بکاتەوە هەروەکو ئەو هەندە ماسیەی بەر تاڤگەکە پاشاوتی چیرۆکی ئەو ماسیە چۆن بووە ئەی وەزیر شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشای ناودار شەماسی گەورە وەزیر چووە بەردەم پاشا و کەوتە قسەکردن وتیە جێڕنەوە کە لە شوێنێکدا تاڤگەیەک هەبوو لە بەردەمیدا چەند ماسیەک هەبوو دوای ماوەیەک ئاوی تاڤگەکە بەرە بەرە کەمیە کرد و بەری گۆمە ئاوەکەی بەردەمی چێوەکەی بچووک و بچووکترە بووە ماسیەکان زۆریان بۆ هات و لە خۆیان پرسی باشە ئێمە پەنا بۆ چێ ببین ڕوو لە کوێ بکەین ماسیەکیان کە لە ئەوانی تر ژیرتر بوتی هیچ ڕێگایەکی چارەسەری ئەم کێشێمان نییە خوانەبێ بەڵام ئێمە بە قژاڵەڵێن چونکە لە هەمومان بە تەمەندرە با بچین ڕاوێژی پێ بکەین چون بۆ لای سەیریان کرد بێ ئاگایە لە کێشەکە سڵاویان لێکرد و پێیانوت گەورەمان تۆ سەرۆکی ئێمەیت کەچی بایەغ نادەیت لە کێشەکەمان قژاڵوتی بەخێربن ئاخۆچیتانە چیتانەوێ ئەوانیش بەسەرهاتی کەمبوونەوەی ئاوەکەیان پێوت هەر ساتێک ئاوی تاڤگەکە وشک بوو ئێمە شتیاچین و ئەمرین ئێمەش بۆ ئەوە هاتوین پرس و ڕا بە تۆ بکەین چی بکەین باشە تاکو ڕزگارمان بێت ئاخر تۆ لە ئێمە ژیرتریت قرژاڵ ماوەیەک سەری داخست و بێدەنگ بوو دواتر وتی گومانی تیا نییە کە کاڵفا من هێندە بێ ئومێد بوون لە بەزەیی خوای پەروەردگار کە بەم شێوە ورەتان بەرداوە خوا خۆی ڕۆزی دەری مرۆڤە هەر لە یەکەم ڕۆژی ژیانەوە هەر خۆی ماوەی تەمەنی دیاری کردووە و هەروەها ڕۆژی مردنیە ئاخر چۆن ئەبێت خەم لە شتێک بخۆین کە هەر لە سەرتاوە بڕیاری لێدراوە من پێم وایە بە هەڵسوکەوتی ڕۆژانەی خۆماندا بچینەوە تۆبە بکەین چونکە خوا دەست نانێ بەڕووی ئەوانەوە کە لی ئەپارێنەوە گەر خۆمان چاکرد ئەوە خوایش بەهانامانەوە دێ هەمویان پێکەوتیان ڕاستت وت گەورەی هەمووان خوا پاداشتی بەخێرت بداتەوە گەڕانەوە و هەریەکەیان چۆ شوێنی خۆی دوای چەند ڕۆژێک بارانێکی زۆر باری کە ئەو ناوەی داپۆشی ئەم جا ڕووی کردە پاشا و سەرۆک وەزیران وتی پاشام ئێمەش بە شێوەی ئەو ماسیانەمان لێ هات و ئومێد بڕاوی لای خوای پەروەردگار ببووین کە نابێت بێ ئومێدی خواب بین ئەپارێنەوە لەخوا کە کوڕەکەت پیرۆز بکە ئەمجا وەزیری دووەم هاتە پێش سلاوی لە پاشا کرد و پاشایش وەڵامی سلااوەکەی دایەوە وەزیری دووەمەتی بە پاشا ناوترێت پاشا تاک و بەخشندە و داد پەروەرد نەبێت لە حکومکردندا ئەبێت نەهێڵێ خوێن بڕژێت ئەبێت بێ ئاگا نەبێ لە هەژاران ئێمەی نۆکەران و کۆیلیانی پاشا ئازانین کە ئەو سیفەتانت هەموو تێدایە بۆیە تا ئێستا ئێمە لەم بەختیارێدا ئەژین ئێمە پرزە بڕاو بووین لە نەوەی تۆ کەچی خوا نزا و پاڕانەوەی تۆی پسند فەرموو چونکە تۆیش بەڕاستی پەنات بەو گرتبوو ئەمەی تۆیش وەکو سربردەی قەلە ڕەش و مارەکەی لێهات پاشا پرسی ئەو سربردەی ئەو قەل و مارە چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو چیرۆکی وەزیری دووەم و ڕازی قەلومار لە بەردەم شاجری عادە. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار سەرکردە و سەردار وەزیر دەستی کرد بە جێڕانەوەی ڕازی قەل و مارەکە وتی ئەی پاشای زەمان ئەجرنەوە لە نێو چەم و چغۆردێکدا و بەسەر دارێکە و قەلە ڕەشێک هێلانەی کردبوو خۆی و ژنەکەی تێیدا بە بەختیاری و بێخەم ئەژیان وەرزی هاوین هات کاتی کڕکەوتنی قەلە ڕەشی مێبوو کات چلەی هاوین بوو مارێک بە قەدی درەختەکەدا هەڵزنا بە لق و پۆپی درەختەکەدا سەرکەوت گەیشتە هێلانەی قەلە ڕەش هەر خێرا چوە ناو هێلانەکە و قەلە ڕەشە نێرە و مەیەکە لە ترسانە هێلانەکەیان جێهێشت تاکو هاوین بەسەرچوو ئەمجا هەردوو قەلەکە گەڕانەوە سەر هێلانەکان سەرنجیاندا مارەکە هێلانەکەی جێهێشتووە قەلە نێرە بە قەلەکەی ژنیوت سوپاس بخوا ئەو بەڵایەمان لە کۆڵکەوت هەرچەندە ئەمساڵ زەخیرەمان بۆ هەڵنەگیرا بەهۆی ئەو مارەوە بەڵام ڕۆزی زیندەوەران لای خویە ئێمە سوپاسی خواکەین کە ئارامی و لەش ساغی پێبەخشیوین هەر پشتیش بەو ئەبەستین ساڵی دواتر کاتی چلەی هاوین هات و هێلکەدانان و کڕکەوتنی قەلەڕەشی مەیە دەستی پێکردەوە دیسان مارەکە بەرەو هەمان درەخت هات و بەقەدی درەختەکەدا هەڵزدا لە کاتێکدا کە خۆی پێچبوو بەلق و پۆپی ئەو درەختەدا کە هێلانەکەی پێوە بوو سوورە داڵێک لە حەواوە بۆی داهاتەوە دەنوکێکی لەسەری مارەکە داولەتی کرد مارە بورایە و کەوتە بندارەکە مێرو لە تێدا و خواردیان ئیدی هێلانە ئارام بوو دوو قەلەڕەشە ئاسوودە بوون کەچلەی هاوین هات لەسەر هێلکەی خۆی لە هێلانەدا کڕەکەوت و چەندین بەچکەی گەورە کرد ئێمە پێویستە سوپاسگوزاری خوای پەروەردگار بین کە ئەم هەموو نیعمەتانەی پێ بەخشیوین. ئەمجا وەزیری سێم وتی، مژدە بێت ئەی پاشای دادپەروەر، بە خێری کوتوپڕ و پاداشتی دوایی، چونکە هەر کەسێک لە لای دانیشتوانی سەر زەوی خۆشەویست بوو، ئەوە ئەوی ئاسمانەکانیش ئەوی خۆشەوێ. بۆیە تۆ و ئێمەش سوپاسگوزاری خواین، خوا نیعمەتەکانی خۆی دابەش کردووە بەسەر کۆیلەکانی خۆیدا. خوا خۆی فەرموویەتی، هەر خۆم زیانبەخش و بەسوودم، نەخۆشەخەم و شیفا دەم، دەوڵەمەندییەکەم، هەژارییەکەم و دەوڵەمەندییەکەمەوە. خۆشەویستانی خوا ئەوانەن کە قایلن بە نیعمەتەکانی خوای بەخشندە، سوپاسگوزاری خوان. هەر کەسیش هەر تەقەللای زیادکردنی ڕۆزی خۆی بوو، وەکو کەرەکێوی و ڕێوی لێ دێ. پاشاوتی چیرۆکی ئەو دوانە چییە؟ لە گەڕانەوەدا بۆ کونەکەی دەمەو ئێوارێک ڕێویەکی تری بینی کەوتنە گفتوگۆ یەکێکیان وتی دوێنێ کەرە چێویەکم بینی لە کاتێکدا زۆر برسی بووم سێ ڕۆژ بوو خواردنم نەخواردبوو سوپاسی خوام کرد کە ڕۆزی بۆ نردم خێرا پەلاماری سەردڵیمدا دەستم کردە خواردنی و تێربووم ئەم جاگەڕامەوە کونەکەی خۆم سێ ڕۆژی دی هیچم بۆ نەخورا هێندە تێر بووم کە ڕێویەکەی دیەم بەسەر هاتەی بیست بەغیلی بەو تێر خواردنەی برد لە دڵی خۆی داوتی کەوا بۆ بێ منیش دڵی کەرەچێوی بخۆم ماوەیەکی چی نەخوارد تاکو و زەرد و لاواز بوو کە لەو بوو بمرێ لە شوێنی خۆی نەجوڵە ئەم ڕێویە بە هیوای خواردنی دڵی کەرەچێویەک هیچی ناخوارد لەبەر کونەکەی خۆی کەوتە بوو چەند ڕاوچیەک بەدەم ڕاوکردنەوە بەلایدا تێپەڕین کەرە چێویەکیان بینی کەوتنە شوێنی کەرە چێوی کە چەند تیرێکی ڕاوچیان بە سنگ و پشتیەوە بوو تیرێک بەردڵی کەوتبوو بۆیە کەرە چێوی کە گەیشتە بەردەم کونی مام ڕێوی کەوت ڕاوچەکان گەشتە سەری سەرنجیان دامردووە ئەوانیش تیرەکانیان لە جەستەی دەرهێنایە و بەڵام نێزەکان لە ناو لەش و دڵی دامانەوە کە ئێوارە هاات ڕێویەکە بەو لاوازیەی خۆی بەکێش کردە دەمی کونەکەی کە کەرە چێویەکەی بینی زۆر خۆشحاڵ بوو ئەمجا لە دڵی خۆی داوتی سوپاس بۆ خوای حەزەکەی خۆمی بۆم هێنادی بەبێ ئەوەی ماندوو ببم کە بڕوام بەخۆم ناکرد کەرە چێویەکی ئاوم بۆ ڕاو بکرێت ئەمجا پەلاماری سنگی کەرەچێویدا سنگی هەڵدڕی و لمۆزی بەوسی و جگەرە و دڵی داگیرا تاک و دەمی لە دڵی کەرەچێوی گیر بوو خێرا قەپاڵی پێدا کرد و ویستی پۆتی بدا بەڵام سەرنێزە ئاسنەکان کە لە دڵەکە هەڵچەقی بوون لەم لاولای قڕگی ڕێویەکە گیر بوون ئێدی زۆری تەقللادا بەڵام بێسوود بوو نەدڵەکەی بۆ قودەچوو نەبۆی ئەهاتە دەرەوە ئیدی تێگەشت تیاچوو لە دڵی خۆی داوتی بەڕاستی پێویستە هەر زیندەوەرێک هەڵپەی زۆر نەکە بۆ ئەو ڕۆزیەی کە خوا پێی بەخشیوە ئەو ڕۆزیەی خوا پێی داوە پەسەندی بێ سوپاس گوزاری خوایش بێ هەمیشەیش چاوەڕێی بەزەی خوا بێ ئا ئەوەتا تۆ ئەی پاشای پایەدار ئومێدت لە خوا نەبڕی خوایش خواستەکەی هێنایتە دی و دوای ئەو هەموو تەمەنە کوڕێکی پێبەخشیت ئەم جاوەزیری چوارم هەستا و ڕووی کردە پاشاوتی ئەگەر پاشا هەموو دەرگاکانی زانستی کۆتابێ تایەندا شارەزابێ خاوەن سیاست و بە حکمت بێ دادی کۆمەڵایەتی مەبەست بێ نیەتی پاک بێ ڕێز لە ڕێزداران بگرێ لە باڵا دەستی خۆیدا لێبوردەبێ سەرۆک و سەرکردەکانی بپارێزێ سەرکەوتن مسۆگەرەکە بەسەر دوژمنانیدا خوایش یارمەتیە دات و پشت و پەنای ئەبێ هەروەکو کوڕی شاگەڕۆکەکەی لێ دێ پاشایش پرسی ئەی ئەوە چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو